سپاست دەکەم کە شاخەکانمان، گوندەکانمان، دڵەکانمانت لەبیر نەکرد. سپاس بۆ ئێوەش هەمووتان کە بە زمانی زگماکی خۆتان گۆرانی دەبێژن و بیر دەکەنەوە. وشەی میللەتی ئاڤاری دوو مانای هەیە، نەتەوە، بایەخ یان پەیوەندی. باوکم دەیگوت. ئەوەی بایەخ بە نەتەوەی خۆی نەدات ناتوانێ بایەخ بە دونیا بدات. ئەبو تالیب دەیپرسی، ئاخۆ دەبێ نەتەوە بایەخ بەو کەسانە بدا کە بایەخ بە نەتەوە نادەن؟ دایکم دەیگوت، مریشک، قاز، مشک نەتەوەیان نییە بەڵام خەڵک هەیانە. دەشێ یەک نەتەوە لە دوو کۆماردا هەبێ وەکو ئۆسێتی دراوسێکانمان یان یەک کۆمار چل نەتەوەی تێدا بێ. رێبوارێک لەبارەی داغستانەوە گوتویە یەک شاخ زمان و گەلن. دوژمنەکانمان گوتویانە عەزیایەکی هەزار سەرە. دۆستەکانمان گوتویانە درەختێکی هەزار لکە. ڕێبوارەکان گوتویانە هەموو دونیا بگەڕێی وڵاتێکی وا بچوک نادۆزیتەوە ئەوەندە نەتەوەی زۆری تێدا بێ ئەبو تالبیش بە گاڵتە دەیگوت ئێمە یارمەتیەکی زۆری پێشکەوتنی ڕۆشنبیری جۆرجیامان داوە مەبەستت چییە ئەوان تەمەنی ڕۆشنبیریان هەزار ساڵە شۆتا ڕۆستاڤێڵی هەشت سەد ساڵ پێش ئێستا ژیاوە، ئێمە دوێنێ فێری خوێندەواری بووین، چۆن توانیومانە یارمەتیان بین؟ ئەبو تالب دەیگوت بەم شێوەیە. ئێمە هەر گوندێکمان زمانێکی تایبەتی خۆی هەیە، جۆرجیە دراوسێکانمان بڕیاریان دا ئەو زمانانە فێربن و بەراوردیان بکەن. ئەوانەی لە زمانەکانیان کۆڵیەوە وتار و کتێبی زانستیان نووسی و بوون بە باحس و خاوەن ماستەر و دکتۆری زانست ئەگەر داغستان تەنیا یەک زمانی هەبایە ئەوەندە دکتۆر پەیدا نەدەبوو بەڵێ زۆر کتێب لەبارەی ڕێزمان و سنتاکس و فۆنەتیک و وشەی زمانەکانی داغستان نووسراوە و دەنووسرێ زۆر ئیش ماوە بکرێ لێکۆڵەرەوەکان وەرنە بەرێ بەشی خۆتان و منداڵەکانیشتان دەکەن. زاناکان مشت و مڕ و گفتوگۆ لەسەر زمانەکانی داغستان دەکەن هەندێ دەڵێن ژمارەی زمانەکانی ئەوەندەیە هەندێکی دی دەڵێن نە ئەوەندەیە هەندێ دەڵێن زمانەکان بەم جۆرە پەیدا بوون هەندێکی دی دەڵێن بەو جۆرە بەڵگە و سەبارەتەکانیان زۆر دژ و ناکۆک بەڵام شتێ هەیە من باشی دەزانم. دەشێ ئەوانەی بە ترومبێل سەفەر دەکەن بە پێنج زمانی جودا بدوێن، خۆ ئەگەر پێنج ترومبێل لە چوار ریانێک بگەنە یەک ئەوا گوێت لە سی زمان دەبێ. کە رێکخراوی ژێرزەمینی پارتی بە سەرۆکایەتی ئۆلوبی بۆیناکس لی کەوتنە بەر تەقەی دوژمن خۆیان شەش کەس بوون پێش مردن بە پێنج زمان جوێنیان حەواڵەی دوژمن کرد. بویناکس لی بە کۆمیکی. سەعید. ترۆنۆڤی نووسەری ڕووسی کە لە داغستان دەژی، وتارێکی لەبارەی کۆڵخۆزێکەوە نووسیوە کە ئەندامەکانی لە سی نەتەوەن. دەفتەری بیرەوەری ئەفەندی کەپایڤ باسێکی تێدایە لەبارەی سێ نووسەری داغستانی سلێمان ستالسکی، هەمزەت ساداسا، عەبدوڵڵا محەممەدۆڤ کە هەموو پێکەوە بە یەک ترومبێل چوونە مۆسکۆ بۆ یەکەم کۆنگرەی نووسەرانی یەکێتی سۆڤێت. سێ ڕۆژ بەڕێوە بوون، هەموو شاعیری میللی داغستان بوون، بەڵام نەیاندەتوانی قسە لەگەڵ یەکدی بکەن. هەر کەسە زمانی خۆی هەبوو ناچار بە ئیشارەت و لاسایی قسەیان دەکرد. ئەبوتالیب کە باسی تاقیکردنەوەی پارتیزانی خۆی دەکرد دەیگێڕایەوە، خەڵک لە دەوری یەک مەنجەڵە مزەورە دا بە بیست زمان دەدوان، یەک فەردە ئارد بەناو بیست نەتەوە دا دەبەشرایەوە. جونوکتای ژێری و جونوکتای ژووریمان هەیە، بەینیان سێ کیلۆمەترە، جونوکتای ژێری بە کۆمیکی دەدوێن کەچی ئەوەی ژووری بە ئاڤاری دەئاخڤن. دارجین دەڵێن خەڵکی مەگەب دارجینن، کەچی ئاڤار دەڵێن نە ئاڤارن، باشە خەڵکی مەگەب خۆیان چ دەڵێن؟ ئێمە نە دار جینین و نە ئاڤار، ئێمە مەگەبین، زمانی مەگەبیی خۆمان هەیە. لە مەگەب حەفت کیلۆمەتر هێوە بڕۆ، بۆ چۆخ زمانی مەگەبی دادت نادات، ئەوانیش زمانی تایبەتی خۆیان هەیە. دەڵێن بۆیە ئەو ماوە دوور و درێژە نهێنی ئاسنگەرانی کوبا چی نەزانراوە چونکە کەس نەی توانیوە لە زمانیان بگات تۆ ئەگەر بشتەوێ نهێنیەک بدۆزیتەوە چت پێ ناکرێت چونکە هیچ ڕێگایەکت نییە هەروەها دەڵێن جارێکیان خانی خونزا خەفیەکانی خۆی ناردە جیداتلی بۆ ئەوەی لە گۆدەکان لە بازار گۆڕا بگن و بزان نیازیان چییە خەفیەکان بە پەلە پەلگەڕانەوە خان پێی گوتن چیان لێت تێگەیشتن گوتیان هیچ ئەمیش گوتی چۆن دەبێ گوتیان هەر کەسە بە زمانی تایبەتی خۆی دەبێت هیچێکیان نەگەیشتی چیا یەک چووە بازاری ئاندی کەپنکێک بکڕێ، تەماشای کەپنکێکی کرد و لە فیاتی پرسی و مامڵەتی کرد، بۆیان داشکاند، پاشان کابرای ئاندیڤای داوە سەر زمانی تایبەتی خۆی، چیاییەکە ناڕەزایی پیشاندا، مادام من کڕیارم دەبێ بە زمانێکی وا بدوێی کە تێی بگەم. ئەویش گوتی، کە بە نرخەکەمان رازی بووی وا دەکەین. بەڵێ، راست ئاندی قەت لە مامەڵە تێنەکەوت. چیاییەک ئەشقی کچێکی جوان بوو. ویستی سێ وشەی بۆ بنووسێ، تۆم خۆش دەوێ. بەڵام بە نامە نە. بەڵکو ویستی لە جێگایەکی وا بنووسێ کە هاتوچۆی کچەی بەسەرەوە بێ و نووسینەکەی ببینێ، لەسەر شاخ، لەسەر رێی کانی، لەسەر دیواری ماڵی نازدارێ، لەسەر پاندوور. نووسینەکە سانا بوو، بەڵام کوڕە وای بە خەیاڵدا هات کە بە هەموو زمانەکانی داغستان بینووسێ، بۆیە کەوتە گەشت و گەڕان. وای دەزانی گەشتەکەی درێژە ناکێشێ، بەڵام بینی هەر گوندێک بە شێوەی تایبەتی خۆی ئەم وشانە دەردەبڕێ. دەڵێن ئەو ئاشقەی ئێستاش هەر بە شاخاندا دەسوڕێتەوە. کچە لە مێژە شووی کردووە و سەری سپی بووە، کەچی کابرا هەر خەریکی نووسینی ئەم وشانەیە. پیرەمێردێک لە گەنجێکی پرسی. نازانی بە زمانی خۆتان پێی بڵێی تۆم خۆش دەوێ؟ گەنجەکە کچێکی لە تەنیشت بوو، هامێزی تێوەرهێنا وەڵامی دایەوە. بە زمانی ئێمە ئاوەها باسی خۆشەویستی دەکەن هەر باڵندەیەکی بچووک هەر گوڵێک هەر ڕووبارێک لە داغستان دەرزەنە ناوێکی هەیە بەپێی دەستور ئێمە هەش نەتەوەی سەرەکیمان هەیە ئاڤار دارجین کۆمیک لیزجیان لەک تات تەبە سارانی نۆگایی پێنج ڕۆژمێر بە پێنج زمان دەردەکەین دوواڵ دۆسۆلۆک تەلماگدیش گۆدۆل چی؟ هەمووشیان یەک مانایان هەیە، دۆستێنی. لە داغستان کتێب بە نۆ زمان چاپ دەکرێ ئەدی داخۆ گۆرانی بە چەند زمان دەگوترێ؟ هەر مافوورێک نەخشی تایبەتیی خۆی هەیە، هەر شیرێکیش نووسینی خۆی لەسەرە. بەڵام چۆن ئەوەندە پەنجەیە لە یەک دەستدا ڕواون؟ ئەو هەموو زمانانە چۆن لە داغستان پەیدا بوون؟ لێگەڕێ لێگەڕێ با زاناکان بە شێوەی تایبەتی خۆیان لێکی بدەنەوە بەڵام باوکم ئەم چیرۆکەی بۆ دەگێڕامەوە قاسیدی خوا بە سواری ئێستر کەوتە ناو ئەم دنیاە فەردەیەکی گەورەی پڕ زمانی پێبوو هەر نەتەوەیەک و زمانێکی پێبەخشی چووە چین و زمانی چینی پێبەخشین چووە عربستان و زمانی عربی پێبەخشین زمانی گریکی بە گریکان بەخشی، ڕووسی بە ڕووسان و فەرەنگی بە گەلی فەرەنگ بەخشی. زمانەکانیان جیا بوون. هەندێ زمان ناسک بوون و هەندێکی تر ڕەق. هەندێ زمان تەڕ و پاراو بوون و هەندێکی تر وشک و برنگ. خەڵک هەوەسیان بەم دیارییە هات کە یەکسەر بە زمانی ئادەمانە کەوتنە گفتوگۆ. هەر کەسە بە زمانی تایبەتی خۆی. وای لێ هات بە خێرا زمان خەڵک باشتر تێک بگەن و هەر گەلە و باشتر لە گەلانی دراوسێی بگات. بەم جۆرە قاسید بە سواری یەستەر هاتە داغستان. تازە زمانی بە جۆرجییەکان بەخشی بوو کە پاشان شۆتا ڕۆستاڤێللی داستانە بەناوبەنگەکەی پێ نووسی. هەروەها تازە زمانی بە ئۆسێتەکان بەخشی بوو کە کۆستا خێتاگۆرۆڤ پێی نووسیوە ئینجا بوو بە نۆرەی ئێمە. بە ڕێکەوت ئەو ڕۆژە زریان بوو لە چیاکان بەفر لە دۆڵان تێک دەئاڵا و هەڵدەکشایە ئاسمان چاو چاوی نەدەدی نەڕێ دیار بوو نە ئاوەدانی تەنیا لورەی با لە تاریکی دەهات ڕنگەی گلۆربوونەوەی بەردان دەهات شڵپوهۆڕی چوار خۆی سووەکانمان دەهات، قاسیدی خوا کە سمێڵی بەستبووی، گوتی، نەخێر، بەسەر ئەم شاخانە ناکەوم، بەتایبەتی لەم ڕۆژە تووش و سەختەدا سەر ناکەوم. فەردەکەی کردەوە و ئەو مشتە زمانەی تێدا بوو بەسەر چیاکانی وەرکرد و گوتی، هەر کەسە چ زمانێکی دەوێ با بە خۆی بیبا. ئیدی گەڕایەوە بارەگای خودا. با زمانەکانی هەڵگرت و بەناو شاخ و گڵیانی وەرکردن. لەو کاتەیا هەموو داغستانییەکان لە ماڵەوە دەرپەڕین بە ڕاکردن و پاڵدان چوون ئەو بارانە زێڕینە بگرنەوە کە هەزار ساڵ بوو چاوەڕێیان دەکرد. دانەی گرانبەهایان هەڵگرتەوە و کۆیان کردەوە. هەر کەسە چی کەوتە بەر دەست بردی. بەم جۆرە هەر کەسە بوو بە خاوەنی زمانی زگماکی خۆی. ئینجا هەموو ڕایان کردەوە ماڵێ و. چاوەڕێبوون تا زریان بڕایەوە. بۆ بەیانی دنیا خۆش بوو، ڕۆژ بە دەرەوە بوو، دەتگوت زریان و ڕەهێڵە هەر نەبووە، تەماشای چیایان کرد ناوی چیا هەبوو. دەیانتوانی ناوی بێنن، دەریا ناوی هەبوو، دەیانتوانی ناوی ئەویش بێنن، هەر شتێکی بینیان ناوی خۆی هەبوو، سەیرە، نان، دایک، زنج، ئاگردان، کوڕ و دراوسێ و گەل و هەموو ناویان هەبوو. هەموو دەرپەڕینە کۆڵان و هاواریان کرد چیا، بەڵام هەر یەکە جۆرە دەنگێکی دایەوە، هاواریان کرد دەریا، دیسان هەر یەکە جۆرە دەنگێکی دایەوە، لەو کاتەوە ئاڤار، لیزجیان، دار، جین، کومیک، تات، لەک، پەیدا بوون، بەڵام هێشتا هەموو بە یەکەوە پێیان دەگوترا داغستان. بنیادەم لە مەڕ و گورگ و ئەسپ و کلۆ دابڕا، دەڵێن ئەگەر زمانێک بمایەوە بۆ ئەسپ، ئەویش دەبوو بە بنیادەم، بەڵام ئەی قاسیدی خوا؟ تۆ بۆچی لە زریان و شاخەکانمان سڵەمیتەوە؟ بۆچی کوێرانە زمانەکانی ئێمەت بڵاو کردەوە؟ وای چک و کەیەکت نایەوە. ئەو گەلەی کە بە گیان و دڵ و شێوە و دەستور و جۆری ژیان هێندە لە یەک نزیکن ئەو زمانە جودایانە لێکی کردوون. لەگەڵ ئەمەشا بەجێیە سوپاست دەکەین بۆ ئەوەی کە هەیە. هیچ زمانێک لە زمانێکی تر خراپتر یان باشتر نییە.